بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەو خەڵکە دەربارەی چی لە یەکتر دەپرسن دەربارەی هەواڵە گەورە و گرنگەکە کە ڕۆژی قیامەتە لە حاڵێکدا کە ئەوانە ڕاو بۆچوونیان جیاوازە دەربارەی نەخێر وا بۆیان نالوێت لە داهاتوویەکی نزیکدا خۆیان دەبینەوە و هەموو ڕاستیەکانیان بۆ دەردەکەوێت بەڵێ لەوە و دوا لە داهاتویەکی نزیکدا خۆیان دەبینەوە و ڕاستیەکانیان بۆ دەردەکەوێ پێش باسی قیامەت پەروەرگار گەشتێکیان بەناو دروستکراوان و دیاردەکاندا پێدەکات و دەپرسێت ئایا زەویمان وەک لانکە بۆ فراهەم نەهێناون؟ ئایا کێوەکانمان وەک مێخ بۆ دا نەکوتاون تا زەوی بپارێزرێت لە فشاری بورکان و مادە تواوەکانی ناوناخی هەروەها تا لەنگەری ڕابگرێت و چەندەها سوودی ترتان پێبگەێنێت ئایا ئێوەمان بە جووت دروست نەکردووە خەوتنمان بۆ نەکردوون بەهۆی سرەوتن؟ ئایا شەوگارمان بۆ نەکردوون بەدا پۆشەر وەک پۆشاک تا تایدا بشاردرێنەوە ئایا ڕۆژیشمان بۆ نەکردوونەتە کاتی بەدەستهێنانی ڕزق و ڕۆزی ئایا حەوتین ئاسمانی بەهێز و پتەومان بەڕا سەرانەوە دروست نەکردووە؟ چرایەکی پڕشنگدارمان بۆ فەراهەم نەهێناون کە مەبەست خۆرە ئایا لە هەورە گوشراوەکان بارانێکی زۆرمان نەباراندووە تا بەهۆی ئەو بارانەوە جۆرەها دانەوێڵە و ڕوەک بڕوێنین هەروەها چەندەها باخی چڕ و پڕ و لەیەک ئاڵا و بەدی نەهێناوە اینجا دێتە سەرباسی هەواڵە گرنگ و سامناکەکە بەڕاستی ڕۆژی جیاکردنەوە کاتێکی دیاری کراوە بۆ جیاکردنەوەی چاکان لە خراپان ئیمانداران لە کافران ستەمکاران لە ستەم لێکراوان ئەو ڕۆژەی کە فوو دەکرێت بە سووردا جا پۆل پۆل و دەستە دەستە بەرەو مەدانی لێپرسینەوە بێ پەروا دێن ئاسمان دەکرێتەوە و دەبێتە دەواازە و دەرگا بۆ دابەزینی فریشتەکان کێوەکانیش هەڵدەکەنرێن و دەڕۆن بە ئاسماندا وەک تراویلکە و سەرابێکی گەورە بێگومان دۆزەخیش دەمێکە چاوەڕێی ئەو ڕۆژەیە و خۆی بۆ مەڵاس داوە دەبێتە مەنزڵگای خوددانە ناس و یاخیەکان هەزارەها ساڵی دوور و درێژ و نەبراوەی تێدا دەبەنە سەر ناویدا ناچێژن فێنکای یەک یا خواردنەوەیەکی بەتام جگە لە ئاوی لە کوڵ و کێم و زوخاو کە ئەوەش پاداشتێکی لەبار و پڕە و پڕە بۆ خوددانە ناسان چونکە ئەوانە کاتی خۆی بەتەمای ئەم ڕۆژە و لێپرسینەوەیە نەبوون حەزیان لە باسی نەدەکرد بەڵکو زۆر بەتوندی دژایەتی ئاەتەکانی ئێمەیان دەکرد و بە درۆیان دەزانی ئێمەش هەموو شتێکمان لەسەریان سەرژمێری کردووە و بەوردی تۆمارمان کردووە پاشان پێیان دەوترێت دەبچێژن ئەی خدا نەناسان لە سزا و ئازار و ئەشکەنجە بەولاوە جا هەرگیز هیچی ترتان بۆ زیاد ناکەین بڕاستی بۆ خوداناس و پارێزکاران سەرفرازی و خۆشی و شادی و کامرانی فراوان ئامادەیە چەندەها باخچەی جوان و جۆری ترێ لەو جێگە و ڕێگە خۆشانەدا هاوسەر و هاودەمی ئافرەتانی سینە جوان و دیمەن جوان هاوتەمەن ئامادەیە لەگەڵ کاسەی پڕ لە شەرابی تایبەتیدا لەو بەهشتەدا هیچ جۆرە قسەیەکی پڕ و پوچ و درۆ دەلەسەیەک نابیستن ئەمە شەمووی پاداشتێکە لەلایەن پەروەردگارتەوە ئەی ئیماندار بەخششێکە بە حسابێکی ورد دەبەخشرێت بە بەختەوەران لەلایەن پەروەردگاری میهرەبانی ئاسمانەکان و زەوی و هەرچی لە نێوانیاندا هەیە ئەو ڕۆژە کەس ناتوانێت لە بەردەم زاتی پەروەردگاردا بدوێت ڕۆژێک دێت جبرائیل و فریشتەکان بە ڕیز دەوەستن و ورتەیان لێنایەت و هیچ قسە ناکەن مەگەر ئەوەیان کە خدای مهرەبان مۆڵەتی بدات و قسەی جوان و بەجێ پێشکەش بکات ئەو ڕۆژە ڕۆژێکی حەق و ڕاستە و بەڕێوەیە جا ئەوەی دەیەوێت با بەرە و لای پەروەردگاری ڕێگە بگرێتە بەر بەڕاستی ئێمە ئێوەمان ئاگادار کردووە لەوەی کە سزایەکی نزیک بەڕێوەیە ئەو ڕۆژە ڕۆژێکە کە ئادەمی زاد سەیری دەستپێشخەری خۆی دەکات خدا نەناسیش دەڵێت خۆزگە هەر خاک بوومایە ئاوا زیندوو نەکرامایەتەوە و گیرم نەخواردایە